شەهرەزاد وتی زمرد دە ڕۆژ بەڕێوە بوو لە گژوگیا و بەری ڕەز و باخی خوارد و ئەسپەکەی تێرکرد و لە ڕووبار و کانیاوەکانی خواردەوە و ڕۆژ یانزەیەم ڕێکەوتە شارێک کە جوان و ئارام بوو سەرمای زستانی تێدا بەسەر چوو بوو بەهارێکی سەوزی خۆش بوو کانیاوەکان تەقی بوونەوە درەختەکان گەڵیان گرتبوو خونچەکان کرابوونەوە باڵندە و بولبلان باوازی خۆشەوە بوون کە لە دەواازەی ئەو شارە نزیک بۆەوە وەزیران و گەورە پیاوانی دەوڵەت و جەنگاوەرانێکی زۆری بینی لە دڵی خۆی داوتی ئەم قەرەباڵغیە بێهۆ نییە خۆ هەموو خەڵکی شارەکە لێرن دواتر زیاتریان لێ نزیک بووە کەچی بەرەو ڕووی هاتن و کڕنۆشیان بۆ برد وتیان خوا زاڵت بکە ئەی سوڵتانی مەزن سربازەکان ڕیز ببوون هوتافیانە کێشا خوای هاتنت ببێت هەمایی پیرۆزی بۆ مسلمانان ئەی سوڵتان خوا ڕاوەستاوت بکە زمرۆ دژوتی چ باسە ئەی خەڵکی شار وتیان یەکێک پێی بەخشیوی کە بەخشندەیە، ئێستا تۆ خوێنی ئەم شارەت بەدەستەوە سوڵتانی، سوپاس بۆ خوا تۆ کە لە نەوەی تورکیت بوویتە سوڵتانی شارەکە، ڕێوڕەسمی ئەم شارە وایە گەر پاشای شار مرد و نەوەی نەبوو ببێتە جێنشینی، ئەوا خەڵکی شار دێنە بەردەم ئەم دەروازەیە و سێ ڕۆژ چاوەڕێی کەسێک ئەکەن کە لەو ڕێی تۆی لێوە هاتیت پەیدا بێ، تاکو بیکەنە پاشای شار بەس نییە تۆ جوان و ناسکیت ناشرینیش بەو ڕێگایدا بهاتایە هەرەکرا بە پاشا ئەژوتی وا مەزانن من تورکم من لە بنەماڵێکی خانەدانم لە کەس و کارم تووڕەبووم و جێم هێشتون سێری ئەم خورجەم بکەن بەدەم ڕێگاوە لێم بەخشیوە بە هەژاران کە خورجە پڕزێڕەکان بینی زۆر خۆشحال بوون هەروها دانیشتوانی شاریش زۆر دڵشاد بوون ئەمجا لە دڵی خۆی داوتی پەنا بەخوا وا دیارە خوا ویستێتی بە عەلی شارم شاد کاتەوە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد گێڕایەوە ئەمجا زۆر بەڕێزەوە خستیانە نێوانی خۆیانە و بەرەو ناو شار بوونەوە وەزیران و گەورە پیاوان گەیاندیانە بەر کۆشکی شا ئەمجا دەستیان گرت و تاجی شاهانیان کردە سەر و خستیانە سەر تەختی پاشایەتی دوای چەند ڕۆژێک فەرمانی دا گەنجینەی دەوڵەتیان هێنا و پارێکی زۆریان بەخشیەوە بەسەر هەژاران و نەداراندا باج و گومرگ و سەرانەی لابرد بەندیەکانی بەندیخانەکانی ئازاد کرد زۆرداری نەهێشت بۆیە دانیشتوانی شار زۆریان خۆشویست هەر جارەی عەلی شاری بیر بکەوتایەتەوە دەستی ئەکردە گریان بەم شعرە ئەکەوتە دوان تاسەم کوە نابێ هەر ئەژیەتەوە فرمێسک نابڕێ و زیادە بێتەوە خەم و پەژارە و گریان گەر نەبێ چیتر جێ دووری تۆگرێتەوە ئەمجا چاوانی سڕی و ڕووی کردە ژووری کەنیزەکەکان فەرمانی دە هەریەکە و دەسە سڕی خۆی لە بەردەمی خۆی داڕابخە با مانگانەی بۆ ببڕمەوە ئەمجا پێوتن ژوورێکم بۆ ڕێک بخەن تاکو و تای داخوا پەرستی بکەم هێندە نوێژی کردبوو بە ڕۆژوو بوو سەرکردەکانی سوپاوتیان ئەمژ نەخوا ناسەکی زۆر مەزنا خزمەتکارەکانی مناڵانی خەساو بوون ساڵێک تەقللای دۆزینەوەی عەلی شاری بوو بێسوود بوو، بۆیە کەوتە دڵەڕاوکێوە، دواتر فەرمانی دا ئەندازیاران و وەستایانی خانووبەرە کۆبکەنەوە، کە کۆیان کردنە و فەرمانی پێدان کە گۆڕەپانێکی بە هێندەی درێژی و پانی کۆشکەکەی لە ژێر کۆشکەکەیدا بۆ دروست بکەن. پارەی خستە بەردەستیان، ئەوانیش زۆر خێرا لە کاتێکی گونجاودا تەواویان کرد. ئەمجا چووە خوار بۆ بینینی، دواتر فەرمانی دا گومەزێکی بۆ بکەن. ئەمجا کورسێکی زۆر ڕیزکران، دواتر سفرە و خوانیان ڕازاندەوە بە خۆشترینی خواردنەکان، ئەمجا فەرمووی لێکردن و خۆیشی لەگەڵیان خواردی، ئەمجا فەرمانی پێدان با جاڕچی جاڕ بدا، کە هەموو سەری مانگێک خەڵکی ئەم شارە میوانی سفرە و خوانی پاشا بن، ئەبێت هەموو نمەکی پاشایان بکەن، هەرکەسێک نەبێتە میوان و لەسەر ئەو سفرەیە نان نەخوا، شەهرەزاد وتی کە سەری مانگی نوێ هات دیسان فەرمانەکەی شا زمڕودیان جێبەجێ کردەوە ئیدی تاکو یەک ساڵ هەموو سەری مانگێک ئەم سفرە و خوانە بۆ هەموو دانیشتوانی شار ئەڕازایەوە جاڕچی ئەکەوتەوە ناو کوچە و کۆڵانەکان هاواریە کرد لە ئێستاوە نابێت کەس بێ بەش ببێ لە نان خواردنی شازمڕوت هەر کەسێ بەشدار نەبێ لەو سفرە و خوانی پاشا لە سێدارە درێ ئەمجا کورسیەکیان بۆ زمرد شا دائنا دا ئەنیشت لە کاتی نان خواردنی دانیشتوانی شاردا سریەکردن هەر کەسە هەر لە وەزیر و سەرداران و پیاوانی شار تاک و هاوڵاتیان وایە نەزانی زمرد شا سەیری ئەوەکە تێر و پڕ نانەخرا کە لە خۆشترین خواردن پێکات بوو پیاوانی دەوڵەت بە دانیشتوانیانەوت کەس شەرم نەکە بە ئارەزووی خۆتان بخۆن ئەوانیش کە تێرە بوون ئەڕۆشتن و نزان بۆ شازمڕوو دەکرد هەندێکیان بە یەکتریانەوت لە ژیانماندا نەمان بیستوە شایەکی یاوە بە بەزەی و هەژار خۆشەویست هەبوو بێ نزای تەمەندرێژیان بۆ کرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە زمڕوشا گەڕایە و کۆشک و لە دڵی خۆی داوتی خوا یار بێ بە عەلی شار شا دەبمەوە و هەواڵ یەزانم کە مانگی دووەم هاتەوە هەمان یاسایی بەڕێوەبرد دیسان خۆی چووە سەر کورسیەکەی و خەڵکێکی زۆر کەوتنە نان خواردن کۆمەڵ کۆمەڵ خەڵکەکە هاتن بۆ نان خواردن ئەمیش سەیری خەڵکەکەیە کرد بەرسومی نەسرانی لەسەر سفرەکە بینی ناسیە بۆ و لە دڵی خۆی داوت ئەمە سەتایی بە ئاوات گەیشتنم و ڕەوانەوەی خەمەکەمە ئەویش سەیری قاپێک برنجی کرد شیرینی چوو بەدڵیدا و لێی دوور بوو دەستی بۆ درێژ کرد و هێنایە بەردەمی خۆی کابراەک پێیوت بۆچی لە بەردەمی خۆتەوە ناخۆیت عیب نییە خواردنەکە ڕائەکێشیتە بەردەم خۆت بەرسۆم وتی لەو قاپە نەبێ ناخۆم کابرا پێیوت بیخۆ بەزەهرت بێ یەکێکی بەنکێش کە لەو لایەنەوە بوو هەڵی داوتی وازی لێ بێنە با منیش لەگەڵی بخۆم کابراش کەتون ببووتی بەنکێشی پیزەوە خواردنی میرانە بۆ ئێوە نەکراوە بیجێڕنەوە بەرسۆم گوێی نەدایە و پاریۆکی لێکرد و خستیە دەمیەوە شا زمڕوت کە سەیری ئەکردن فەرمانی دا بە سەربازێک کە پاروەکەی دەستی لێ بسەندنەوە و ئەو کابرایی بۆ بێنن ئەویش لەبەردەم شا زمڕوت ڕانگرت خەڵکەکە هەموو دەستیان لە نان خواردن کێشایەوە هەر کۆمەڵە شتێکیانەوت یەکێکیان وتی ئەوە کابراایەکی زۆردارە بۆچی قاپە دوورەکە ڕاکێشێتە بەردەمی خۆی هەندێکی دیوتیان ئارام بن با بزانین چی لەو کابراایەکرێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەهرەزاد وتی زمڕوت شا لێی پرسی چاو شینی نەگبەت چی تۆی گەیاندە ئێرە ئەویش کە قوماشێکی سپی بە سەرەوە پێچا بوو نکۆڵی کرد لە ناوی خۆی وتی خاتونەکەم من عەلیم ناوە فەرشچنم و بۆ بازرگانی هاتوومە ئەم شارە ئەمجا فەرمانی دا قاپێک لمیان بۆ هێنا ئەویش بە پارچە مسێک وێنەیەکی لە لمەکەدا کێشا و سەری بڵند کردە و ماوەیەکی باش سەیری کردواتروتی شەرم ناکەی درۆ لەگەڵ پاشاداکەی ئاخۆ تۆ ناوت بەرسومە و نەسرانیت و بۆ شتێک گەگەڕێیت؟ ئەمجا قیژاندی بەسەریدا وتی، ڕاستم پێ نەڵێی لە گەردنت دەدەم. کابراکە لەرزی وتی، ببورن بەو خوایە ڕمڵ لێدانەکەت ڕاستە، من نەسرانیم. میوانەکان زۆر سەریان سوڕما لەوەی کە ڕمڵ لێدانەکەی شا زمرود ڕاست دەرچوو، ئەمجا بەیەکتریانەوت بەڕاستی ئەستێرەناسێکی گرنگ و سەرسڕهێنەرە ئەمجا فەرمانی داوتی ئەم نەسرانیە کەوڵ بکەن و پێستەکەی کای تێ بکەن و بە دەواازەی شاردا هەڵیواسن چاڵێک بۆ لاشەکەشی هەڵکەن و تێیدا بیسووتێنن سربازەکە بردی و ڕۆیشت خەڵکەکە ژووتیان سزای خۆی وەرگرت ئەو پاروەن نەکبەتی ئەوی پێوە بوو. یەکێکی دی وتی تەلاقم کەوتبێ لەمە دوا برنج ناخۆم بەم کێشە کەوتی سوپاس بۆخوا کە نەسرانیەکە ئەوەی بەسرهات خۆی ئەو برنجەی لە من کرد سەری مانگی سێمیش بە هەمان شێوە سفرە ڕازایەوە خەڵکەکە هاتنەوە بۆ نان خواردن دوو پیاوی پیر کە شوێنی کەسێکیان لە نێواندا بە چۆڵی ما بۆ دانیشتبوون یەکێکیان بانگی ئەوی دی کرد حاجی خەڵف پیرەکەی دی وەڵامی دایەوە بەڵێ حاجی خالیت ئەوەی یەکەم و تێمە شوێنی نەسرانەکەیە و تکایە لەو قاپە برنجە شیری نەمەخۆ با لە گردنت نەدەن شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی ئەمجا بە ڕێوڕسمی سەری مانگان دانیشتوانی شار لەسەر سفرە و خوان دانیشتنەوە فەرموو کرا و دەست پێکرا لە کاتێکدا بەڕێکەوت شازمڕود لای کردەوە کابراایەکی بینی ڕایە کرد و ناسیەوە کە ئەوە جوانی کورد بوو ئەو کەسەی سربازەکەی کوشت بوو ئەسپەکەی فراند بوو تومەس کە لە ئەشکەوتەکە هاتبووە دەرەوە یەکسەر چوو بوو بۆ لای دزانی هاوڕێ و بۆی جێڕابوونەوە کە دزیەکی زۆر باشی کردووە و خورجێکی پڕ لە پارە و کەنیزەکێکی فراندووە و ئێستا لای دایکی داناوە لە ئەشکەوتەکەدا ئەمجا هەمویانی بردبووە بۆ ئەشکەوتەکە کە بەشەکانی خۆیانیان پێبدا بەڵام کە لە دایکێ پرسێ ئەویش بۆیە جێڕێتەوە کە هەڵاتوە بۆیە تووڕێ بێت و سوێن دەخوا کە هەرەبێ بیدۆزێتەوە و ئەو کەنیزەکە خوێڕیە ئەگەر لە توێکڵی فستقیش دابێ ئەبێت بیدۆزێتەوە هێندە گەڕێ تاکو و ڕێی لەم شارە ئەکەوێ کە بازار و کۆڵانە نەگەڕێ کەس نابینێ سەری سوڕەمێنێ بۆیە هەرچۆنێک بێ پیرێژنێک لە پەنجەرەیەکەوە ئەبینێت هاواری بۆکە کە بۆچی ئەم شارە ئاوا چۆڵە ئەویش پێڵێ کاکە لێرە هەموو سەری مانگێک دانیشتوانی شار ئەسنە سەر سفرەی پاشا ئەم جار شوێنەکەی بۆ وەسفەکە کە لە کوێدا ئەویش بەڕاکردن هاتبوو تاکو و فریاب کەوێت شوێنی لەسەر سفرەکە دەست نەکەوت ئەو شوێنە نەبێ کە کابرای برنج خۆری نەسرانی تیادا گیرا و لە ناوبرا ئەم جا دەور و بەرەکەی لایەن پرسی ئەوە چیەکەی ئەوش وەڵامی دانەوە برسیمە و ئەمەوێت برنج بخۆم یەکێکان وتی خواب کا لە برنجەکەت نەخواردبێ ئەگینا لە سێدارە دەدەن ئەوژوتی دەمت دابخە قسەی وا مەڵێ قاپەکەی ڕاکێشایە بەردەمی کابرای بەنکێش کە لە تەنیشتەوە دانیشت بوو کە ڕاکێشانی قاپە برنجەکەی بینی هەستا و بەدەم ڕاکردنەوتی ئێوە شاید بن من پێویستم بەو قاپە نییە شارەزاد وتی کابرا وەکو قەلەڕەش دەستی خستە برنجەکەوە پارویەکی لێداگرت و تایدا خولیدا تاوەکو وەک نارنجێکی لێهات لە ناوبەری دەستیدا و جێگەی پاروەکە لە برنجەکەدا دەرکەوت و بنی قاپەکە بینرا فرەی دایە دەمیەوە و کە قوتی دا دەنگێکی لێ پەیدا بوو یەکێک کە لە تەنیشتیەوە بوو بەلاقرتیا وتی سوپاس بۆخوا کە من ئەو برنجە نەبووم خۆ بە پاریۆت ئەت خواردم بانکێشەکەش هەڵی دا وازی لێ بێنن هەر چەند سەرنجێ دەم پەتی سێدارەکەی ملیە بینم دیسانوتی بیخۆ لێت دەرنێتەوە شارەزاد وتی ئەمجا پاروی دووەمی لە قاپەکە لولدا تاکو خڕی بکاتەوە و فڕێ بداتە دەمیەوە پاشا فەرمانی بە سەربازاندا ئادەی ئەو پیاوم بۆ بێنن مەهێڵن ئەو پاروەی دەستی بخوا ئەوانیش پژملیان گرت و لە بەردەم شازمڕوددا وەستانیان خەڵکی سەر سفرەکە ژووتیان دەستی خوا خۆش بێ پێمانوت کوڕە ئەو جێ شوومە و هەر کەسێک لەو قاپە برنجە بخوا لە سێدارە درێ کەچی گاڵتەی لێ هات شا زمرود لێی پرسی ناوچیە چکارەی بۆ هاتوویتە نێو شارەوە ئەیژوتی قوربان ناوم عوسمانە پیشەم ڕەزەوانیە بە شوێن شتێک داگەڕێم کە لێمون بووە شا زمرود بانگی کرد ئادەی تەشتە لمەکەم بۆ بێنن ئەم جا پێنووسەکەی پیادا کێشا و ماوەیەکی باش سەیری لەمەکەی کرد ئەم جا سەری بڵند کردەوتی داماو چۆن ئەبێ درۆ لەگەڵ پاشادا بکەیت ئەم ڕمل لێدانم پێم ئەڵێ تۆ ناوت جوانی کوردە و کارت دزیە سامانی خەڵکی بە ناڕەوا بیت مرۆڤە کوژی کە خوا حرامی کردووە تەنیا لەسەر حەق نەبێت ئەم جا قیژاندی بەسەری داوتی ڕاستم پێ بڵێ بەراز ئەگەر نا لە ملە دەدەم جوانی کورد کە ئەمەی بیست کەوتە دانە چۆقە و لەرزین ئەم جا پێی وابوو ئەگەر ڕازگویانە قسە بکە ڕزگارە بێ بۆیە وتی ڕازە فەرمووی پاشا گیان بەڵام ئەوە لەسەر دەستی تۆدا تۆبە کەم و ڕوو ئەەکەمەوە یزدان پاشایش وتی ڕەوانیە کاسپی سەرڕێی مسلمانان پشگوێ بخەم ئەم جا فەرمانیدا ئادەی پێستی بگورن و مانگی پێشوو چیتان لە نەسرانیەکە کرد ئاوایش لەم بکەن ئەوانیش فەرمانەکەیان بەجێگەیان کە کابرای بەنکێش سربازەکانی بینی و گرتنی جوانی کورت پشتی کردە قاپی برنجەکەوتی حرامە ڕوبەڕووی تۆ بم کە خواردن کۆتایی هات هەر کەسە و ڕۆیشت بەلای کاری خۆیەوە شازم ڕودیش چووە سەرەوەی کۆشک فەرمانی دا بە خزمەتکاران و کارجێڕان کە بڕۆنەوە پشوو بدەن کە سەری مانگ هاتەوە دیسان سفرەوخواان ئامادەکانەوە دانیشتوان لەسەر سفرە دانیشتنەوە شا زمڕوت لە سەر کورسیەکەی دانیشتەوە کە سەرنجی دا جێ قاپە برنج و شوێنی جوانی کورد چۆڵە و جێگەی چوار کەسی ترە بێتەوە سەری سوڕما شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. چونکە شوێنی نەسرانی و جوان چۆڵ بوو شوێنی دەست نەکەوت ئەو شوێنە نەبێ کە پاشا سەرنجیدا ئەوە ڕەشی دەدینە لە دڵی خۆی داوتی سفرە و خوانی ئەم جارشمان پیرۆزە چونکە ئەو کافرە میوانمانە هۆی هاتنەکەی سێر بوو چونکە کە لە سەفەرەکەی گەڕابەوە پێیان وتبوو کە کەنیزەکە بە تورەکەیەکەوە هەڵاتووە ئەمجا کەوتووە تا لە خۆدان و یەخەی خۆی دادڕیوە و بەرسومی برای نردووە تا بگەڕێت و هەواڵی بۆ بێنێ بەڵام کە نەگەڕاوەتەوە خۆی بۆ نەگیرا و خۆی گەڕاوە بە شوێن زمڕود و تورەکە زێڕەکەدا قەزا و قەدەر لەسەری ئەم مانگەدا ڕێەکەوێتە شاری زمڕوتشا ئەویش کە بە شاردا زۆرە سوڕێتەوە کەس نبینێ پێی سەیرە بێ ئەمجا هاوارەکە بۆ پیرێژنێ کۆ پرسێ بۆ خاتری خۆم شارە بۆچی ئاوا چۆڵە ئەویش پێڵێ کاکە هەموو سەری مانگێک خەڵکی شارەکە میوانی پاشاکان و سفرەوخوانیان لە بەردەم دانرێ ئەمجا ڕێگەی ماڵی پاشای پیشانەدا ئەویش بەرەو ماڵی پاشاڕوە کاگا تا قەرەباڵغیەکە چاوەجێ ڕێجێ نابێتەوە تەنیا هەمان جێگای سەر سفرە نەبێ کە قاپە برنجە شیرینەکەی لێدانرێت و خەڵکەکە لە ترسانە ناوێرن لێی دابنیشن کابراویستی دەست ڕابکێشێ بۆ برنجەکە شازمڕوت بانگی سربازانی کرد بچن ئەو پیاوە بێنن کە لە شوێنە شومەکەدا دانیشتووە ئەوانیش خێرا هێنایەنە بەردەمی شازمڕوت پرسی ناو چییە چکارەی بۆچی هاتووی ئەژوت ی پاشای زەمانە ناوم ڕۆستەمە بێکارم چونکە دەروێشم ئەمجا شاڕووی کردە دەوروبەر وتی تەشتە لمەکەم بۆ بێنن ئەمجا قەڵەمەکەی بە لمەکەدا هێنا و دوای ڕامان وتی شوورەیە درۆ لەگەڵ پاشایانەکەی تۆ ناوت ڕەشیدەدینی نەسرانیە کارت فروفێڵ و کەنیزەک فراندنە سەرزارەکی موسڵمان و لە دڵەوە نەسرانیت دەی ڕاست قسە بکە ئەگەرنا لەسرە دەدەم ئەویش لە ترسا لەرزی و زمانی گۆی ناکرد ئەم جاوتی ڕازەکەی ئەی پاشای زمان ئەمجا شازمڕوت فەرمانیدا ئادەی بیبن پێستی بکەن لاشەکەی لە چاڵێکدا بسووتێنن ئەوانیش فەرمانەکەیان جێبەجێ کرد ئەمجا فەرمانی دا دەستیان بە نان خواردن کرد کە خەڵکەکە تێریان خوارد هەریەکە و بەلایەکدا بڵاویان کرد شایش لە دڵی خۆی داوتی سوپاس بخوا کە دڵم حەوایەوە لە بەرامبەر ئەوانەدا کە ئازاریان دابووم ئەمجا ئەم شعرەی وت بڕیارە کە تا درێژەی کێشا دواتر وەک دیوار ڕما بە پێشە کە بە داد نەبوون ملهوڕیتان کرد خوش ڕیشەی ئێوەی لە بن دەرکێشا لە جێگای سندان کە قوزەڵ قۆرتە نەخەتای دەهرە و نەفەلەکیشە کە لەم شعرە بۆوە خەریک بوو سێ ببێتەوە بۆ علی شار بە چاوانیدا فرمێسک هاتە خوار ئەمجا کەمێ ژیری وە بەرخۆی هێنایەوتی چێ ئەڵێ هەر ئەوەی ئەم دژمنانەی خستە بەردەسم ئەلی شاریشم ناخاتە بەردەست ئەمجا داوای لێبوردنی لە پەروەردگار کرد ئەم شعرەی وت کار بەدەست خویە تۆ گوێ مەدەرێ کەسێ ناتوانێ شێوەی بگۆڕێ پەنا بە تەنایی خوا ببە باشە زۆریش بە شوێنە مەڕۆ مەگەڕێ بەڵا بۆ ئەوەی زویری ئەبێ کە ئارام نەبوو تەئسیری ئەبێ شەوان بە زەمان زوو زوو ئاوسە ژانە گرێوشتی زۆر سەیری ئەبێ شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. خۆشەویستان